کەواتە دووزبانی و قسەهێنان و بردن تێکدانی بینی مسلمانان ئەوە کەبیرێ بەڵام لە هەمووی گەورەتر بینی بانکخوازان بینی تەڵەبەی علم بینی ئەوان تێک بدەی قسەی ئەو بۆ ئەو بەری قسەی ئەو بۆ ئەو بەری بۆی چی دروست بێ لە بیندا بۆ ئەوەی برایەتی بە هیچ شێوازێک دروست نەبێ ئەو کەسەی کە قس ئیشی ئەوەیە ئەو تەفرەقەیە دروست دەکە ئەوە چییە ئەگەر سوێندیشت بۆ بخوا نابێ باوەڕی پێ بکەی چکە خخوای گەورە فەرمی وەلا توطع كل حلاف سوێندیشت بۆ دەخوا زۆری سوێندت بۆ دەخوا بەڵام بە قسەی نەکەی جۆراڵی نەکەی کە چییە مەشائیم بینەمیم قسە دێنە و دەبا ئەوە ئیفساد دروست دەکات و تەفرەقە دروست دەکات جا لە دەرسی ڕابردوو باسم کرد و دووبارەی دەکەمەوە کەسانێکی نەکیڕە و مەجاهیل ئەوە ئیشیانە بە تایبەتیش لە کوێ لە فەیسبووک و لە ئەنتەرنێت و لەو جۆرە شتانە ئیفساد ئاگر خۆش کردن پەنا بە خوای پەروەردگار بۆیە براکانم هەر کەسێک بۆ نمونە بۆ نمونە منی خۆش دەوێت و دیفاع لە من دەکا کە زوڵم بەرامبەر من بکرێ ئەگەر بە ناوێکی مستعار و نەناسراوە بوو کەس باشتیشی نەخوێنێتەوە هیچی لە قبول نەکە کێ پیاوە ڕاستە مەبەستی خێرە و ئیسڵاحە با بە خۆی ئاشکرا کە بڵێ من فڵانی کوڕی فڵانم ناڵین کونیە حرامە بەڵام با بزانین ناوشت چییە بۆ منە باوکی فلانە کەس ئێ باوکی فلانە کەس کێە عن ئەبی حەفسین کێ عمر بن الخطاب ئەبو حەفز بوو بەڵام ئەبو حەفز چیە عومەری خەتابە تۆش باوکی فلانە کەسی بنووسە باوکی فلانە کەس چیە جا من دەڵێم ئەوەی کە بە حساب دیفاع لە من دەکا کە هاتوو نازناو بوو بە لژێر نەناسراو بوو کەس گوێی بۆ نەگرێت هەر کەسێک بێجا بۆ چکە ئەوە ئەو ڕەوا دەکا چێ دەڵە سپێ نیشتێکی تر ناکە فیتنەیەک نانێتەوە ئەو مەدحەی کە بۆ من دێکا چێ دەڵە مەبەستێکی تری تێدا نیە بۆی براکانم وریابن ئەوانەی کە تەفرەقە دروست دەکەن ئیفساد دەکەن لە بەیندا و بە بە مەجهولی و نەکیرەیی لە بەیندا دێن و دەچن واللهی ئەمەلی خێریان لێ ناکرێ ئللا مە ڕحیم اللە ئەوەش کە کەسێکی نیەت پاکە با خۆی ئاشکراکات بەڕوونی و ئاشکرایی چونکە بە تایبەتی ئەو کەسانی کە بە ناوی نەناسراوە پیج دادنێن و نازانم سەفحی فەیسبوک دادنێن بۆ کاکە خوا نەناسراو بۆ نەناسراوبی حکمت چییە؟ ئیشت چیە نیەتت چییە؟ بۆ بە ئاشکرا ناڵی من فلانی کوڕی فلانم کۆمەڵێ هەدەف هەیە. دەتوانی فیتنە گێڕی بکەی، کەسیش نازانێ کێیە. دەتوانی عیلاقە لەگەڵ کچان ببەستی، کەسیش نازانێ کێیە کە ئاشکرا بوویت. دەتوانی یەعنی کۆمەڵێک جانبی شەهوەت و بەدڕەوشتی و جانبی شوبوهات و فیتنە گێڕی دەتوانی بیکەی و کەسیش نازانێ تۆ چی. بۆ ئێمە کارێکی خراپ هەر کەسێک ئەهلی سنەیە با ڕێک و ڕەوان قسەی خۆی بکات ناوی خۆی دەربڕێ ئەو شتانە لابرن وازی بێنن برا وازی لێبێنن کە بە شتینە ناسرا و مەشبوه و نەکیڕە و مەجهول خەڵک شت دەنووسێت و کەس نازانێت هەندێک کەس لەوانێ برا فاسقی نازانم لەوەی کوڕی فاسقیش بێت ئەتخوا ئەوەیە تۆ کاتی پێوە بگرشتی بخوێنیتەوە چییە؟ بۆیە چکە خۆی هیچ وەزنێکی نییە نازناوێک بۆ خۆی دادەنێت چکە دەزانێت گە ناوە حەقیقەکەی بێ خەڵک لەوەی سەلامیشی لێ نەکە چکە شایستە نییە بۆیە ئامۆژگاریم بۆتان ئەوەی کە کەسێکی دڵسۆز و پاکە تا ئێستا وای کردو با تۆبەی لێ بکات و لەمەوە بە ئاشکرا شتی هەبێت نووسینی هەیە تعلیقی هەیە کۆمنتی هەیە چی هەیە بە ئاشکرا بێت ئەو بۆ بۆی ئەو کەسانەی کە ناپاکن دەرکەون لە مەودووە ئەی دووەمیان بزانین تاوانی چییە بۆچی عذاب دراوە وأما الآخر فكان يمشي بالنميمة قسەی دەهێنا و دەبرد بۆیە ئێستا عذاب دەدرێ قسەی دەهێنا و دەبرد ئەوە مەکە کاک ئەوە مەکە تۆبەی لێ بکە واز لەو بەس بەبێنە کە لە کەسێکت بیست لە کەسێکت بینی جنێویان پێدام بۆ منە من بەرمونە دێنمەوە بۆ تۆش و بۆ ئەویش بۆ هەر کەسیشتن برا خێرت ناگا کە بۆم نەقڵکی خێر دەگا پێم بڵێ وەڵا برام تۆی خۆش دەوێت با ئەو شەڕی بۆ من هەبێ من خێرم بۆ هەبێ بەڵام کە ئیمیش هاتەوە بوو بە بالمقابل ئەو کاتە فیتنە دروست دەبێ و ئاژاوە گەورە دەبێت